ئای بۆم بۆ گیان تۆ جوان سەیریکە کوت و مت ئەڵێی باوکێتی ماشەڵا خڕ و مڕە توخوا سەیریکە. ئا وەڵڵاهی ڕاست ئەکەی. بەڵێ ئەمە ئاخر ئەبێ کێ پەروەردەی کا بۆم بۆ ئەی کێ فێری ئەکا ئای ئەبێ چۆن هەڵسوکەوت لەگەڵ ژیانا بەرێتە سەر. بۆبۆ گیان یەک شت گرنگە ئەوەیە ژیانە خۆشەکە بۆ ئێمە بگێڕێتەوە هەهەهەهەهەه ئەمە کچە؟ کچ ئای کچ ئای. وەرە بە قوربان بۆ ئەندە خێرای بۆ کوێچیەوە دەوازم لێ بێنە بەڵام ئەبێ ئەگەر لە خۆ بێ زانیت چیارە؟ گوێت لێمە زۆر دوور نەکەویتەوە لەوا چێ تووشی شتێوی بەڵێ باوکە زانم ئەڵێ چی تێگەیشتم ئاگات لە خۆت بێ ون نەبی دووریش نەکەویتەوە لە زەویەکەی خۆمان باشە بەڵێ تێگەیشتم ئەگەر بێگانەیەکم بینی لێ دوورەکەومەوە بەڵام بابە ڕێگەم بدە بابچم یاری بکەم باش زۆر چاکە کیارە بەگوێی باوکت بکە باش؟ بەسەر چاودایە بەڵام یاری نەکەی لە زەوی بیاباندا باشە ئەوانە پیاوکوژن زاڵمن نالەبارن ئەبێ لەم خاکە دەریانکەین تۆ ڕاست دەکەیت ئەوانەی لەوێ ژین ئەمویان دڕندن لەوانەی ئازارت بەڕاستە چۆن نا دەی بڕۆ یاریکە بەڵام باوکە دوای خۆت لە هەموو شتێ تێ دەگەی باوکە. لەو خاڵانەی بۆم دیاری کردی لا نەدەی سیمبا بە سەیرکردنی کێت بیرەخاتەوە ها چیێ کێت بیرەخاتەوە زۆر لە مناڵی خۆتەکە بە دڵنیاییەوە ئەزانی خەریک بوو خۆمان توشکەین ها زۆر وریا بن چونکە هەموو بن بەردێ بۆ کیارە ترسناکە ئەوە تا با بڕۆین هم؟ هم؟ زۆر چاکە بۆم بۆ بۆ بینم دەی هێی بۆستە بۆستە ئەمە یاری لەگەڵ کە بۆستە ڕاوچی زانا بێ خۆی مادە زۆر جوانە ئەڵڵا ئەو گوڵانە چەند جوانە ئەبێ ئێرە کوێ بێ ها ئەی خوای گیان وەی قڕ بەسەرم من چی بکەم گەورم دڵنیا بە کچەکەتمان لە ژێورگی بەراتێکی لمۆزلدا دۆزیەوە ئەرە وەڵە خۆ درۆ بۆ ناکەم کورە کیارە کیارە ئەتۆ سەیرێکی ژێر خۆ بکە بزانە کێ لە ژێرتە ببوورە ئەبێ بزانی کە شازادە ناوێت تەنیا بچێتە دەرەوە چونکە لەوانەیە تووشی مەترسی بێ ئەرێ وەڵام تووشی مەترسیبی کێرە ڕاوەسە کێرە باشە تۆ بۆ ئارە ڕووی ئەتوێ ناشرین بی تێگەمە لێ بگرە گوناحی و پێستە جوان و تێکشێ دەوازم لێ بێنە ئەبێ من شتێ بکەم ئەبێ چی بکەیت ئەبێ ئەم سێبەرە بۆ تۆ بکەم بۆی پێستەکە تێک نەچێت تێگەشتی هەکیارەگەن بۆ بۆچی واکە کیارە باشە ئێوە ئەیاڵن من قسە بکەم؟ تۆ شازادەی نابێ پێستەکە و تێک بچێ تێگەی لە ئێمە؟ نەخێر من هەر شازادە نیم بەڵکو ئەزانی چیتریشم؟ بەڵی خانم چیتر؟ مەبەستم من ئەدەی بۆم بۆ گیان تخوا بە یارمەتی تۆ زەیشم پێتە ئەدەی بەرزیکەرەوە دیارە سەیریکە ئیش وا ئەبێ هەموو جارێ تۆ یەک دانە ئەخۆی تووی تر واچی لێ ئەنی. سیمۆن من چەوری ناخۆم لەبەرئ کە رێجیمەکەم حەزم لە قەڵەوی نیە. دە تۆ سەیری برەو بکە بزانە چۆنی خوا سەیری کە بە قوربان. حەزم لێ نیە لاسو بکەوە لەبەر چاوم لاسو دەی بەخوا کرێم دارە نەبی خۆ کرێم دارە بی خۆ کرێم دارە لاسو دەی بی خۆ کرێم دارە بۆچی هاتیتە دە ناو زەویەکەی ئێمە چۆن توانیت بیتە ئێرە باکومتی نەچیتە زەوی بیابان و تێگەشتی جا خێرا بە گوێت کرد بەڵێ دە باشە دەی ئەبڕین بە خۆمان نەرگین ئەو کێشی ئێمە نییە پێش ناکە خۆمانی پیوە خەریب بکەین پێویستە کێشەی خۆمان چارەسەرکەین تۆ ڕاست دەکەی زۆر جوانە ئەو بۆمان خەری بوو ماخوا گەشتین زگارمان بوو ڕزگارمان بوو ئاگا لێی بوو خەری بوو بمان خوا ئەیوت واو واو واو واو ئاگا لێ بوو تیمساحەکە چۆن دامکە و بەڵام نەیتوانی بمگرێ چونکە باش ڕام کرد بەڕاستی تۆش ئازا بوویت بەڕاستە تۆش ئازا بوویت من ناوم کۆڤۆیە من کیارام. دەی وەرە بەیاری بکەین دەی بۆ ڕاوەستاوی ئای ئەوە چییە دیارە تۆ حەزری لە یاری نییە تۆزانی وەکو من شەڕکەی خێرە دەرچن لە زەوێکەمان زەوێکەتان لە ڕاستیدا ئەمە زەویست کارە پێم نەوتی بە هیچ شێوەیەک نەیتە ناو زەوی ئێمەوە یاڵا کوڕەکەت هەڵگرە و بڕۆ خۆتۆ کوڕگەی منە دیوە گۆڤۆ پروری دەستی باوکێتی و ڕێگەی وەگرێ و هەر ئەویش ئەبێ بە پاشا. پێف، وەڵا ئەو ببێ بە پاشا حاڵمان جوان ئەبێ. گۆڤۆ کوڕی باوکێتی هەرەش بێ بە پاشا. ئەو کاتەی ئێمەتان دەکرد بە بیابان نە ئاو هەبوو نە خواردن خەریک بوو بمرین لە برسانە. خۆت باش ئەزانی مەرجی گەڕانەوەت بۆ ئێرە چییە. بەڵام کوڕەکەم ڕاستێ نازانێ. بەهەرحاڵ گۆشت و خوێنتە. فەرموو ئەتوانی بە خێی کەیت کوڕەکەت بەرەو بڕۆ ئەم مەوزوعە کۆتایی پێهات نا سیمبا بڵێ ئێستا دەست پێکات چیاڕە مەسەلەکە بە گاڵتە تێگەی ئەگینا ئەمڕۆ خەریک بوو بمری بەڵام باوکە من هیچ مەبەستم نەبوو من بۆیەوە ئەکەم خۆشم ئەویت نامەوێت لێم دوورکەویتەوە ئەگەر شتێکە لێ بێت من چی بکەم من زۆرم نەماوە لە ژیاندا تۆ جێگەی من ئەگریتەوە تێگەی کیارە بەڵێ من لەمانای ژیان ئەزانم لە دوای من تۆ ئەبی بە شازادا تۆ شوێنی منە گریتەوە بەڵام من نامەوێ بم بە پاشا نەخێ نامەوێ نابێت بۆ چوونە دوابێت ئەگەر نەبی بە شازادە ئەوە مناڵەکانی سکار جێگەی منی شەگرنەوە بەتەمایە جێگی بۆشی بگێتەوە بەخوا بێ ئەقڵە ئەم کاتە زۆ چێ بن چییە ئەتی ببێ پاشا بەخوا خیاڵە خاوە یۆگا ئۆ کوا کۆڤۆ بۆ لە خۆتەوە بە تەنیا بەجێی دەهێڵی. ئەی بەتەمایت بیبی بە پاشا؟ دە بڕۆ خۆت کێشەی خۆت چارەسەر کە. ئەی دایکم نەیوت ئاگات لە کۆڤۆ بێ و بە تەنیا بە جێ نەهێڵی. ئازیز ئەبێ با ببێ. ئەی ئەو ناکا بە پاشا؟ من لە تۆش گەورەترم. ئاخ ئای. ئەگەر تۆ نەبوویتە ئەبووم بە پاشا. ئەی ڵێم و ناشترسم. بەخوا ڕاستەکەی. دەست لێ خۆت وتت ئەی وسانی دوت چی ئاگات لە خۆت بێ ئەو دایکم هات ئای دایکە دایکە ئا چۆن ئاگام لێ بوو ئای خاوەن شکۆ ئەتەوێ شەڕ بکەین ئەی پێم نەوتی ئاگات لێ بێ ئەڵێ وا نەبوو من خۆم بێ پل ڕۆشتم. ئەی تۆ بۆچی بۆ وا مەکە کێ دەری ترسم کردی؟ کێ سوێن باوکی بە کوشت؟ نازانی ئەوانە گەورەترین دوژمنی سوێن ئێمەن بە ببورە دایکە بڕاکە کچەکەی کچەکەی زۆر فەقیرە ها بەڵام من دەسەڵاتم ناوێ بێدەنگ هەر خۆت بەبی بە هاوڕێی کچەکەی سیمباف دڵت ڕاکێشە بۆ لای خۆی ئا بیرۆکەیەکی زۆر باشە تۆ توانی وەک تۆڵە بەکاری بێنی بۆ تۆڵە سەندنەوەی باوکێ تۆ کوڕێکی زیرەکی بزای مەتوانین چی بکەیت ئێستاش گەڕانەوەی بنەماڵی سکارە بینم بۆ دەسەڵات ئێستا کاتی تۆڵە سەندنەوەیە سیمبا کوڕە ئازیزەکەم تۆی لاکی باشتر وایە تا بنویت بنویت تیارە ڕۆژ لە دوای ڕۆژ گەورە بێ هیوای زیادەکە دڵی کۆمەڵگە خۆشەکە لەو لاشەوە کۆفۆش گەورە بێ زێڕەش دڵی پڕ لە ڕق و چینە ئەبێ ئەترسم ئەم ڕق و چینەیە دوژمنایەتەکە گەورەکە ئادەی نەخشەیەکم بۆ دانێ ئەمە نەخشەکەیە ئەمە چییە؟ کیارە و کۆفۆ بۆ یەکە بن یعنی بەیەکەوە بن ئای چۆنە بێوا بێ ئەمە کەی نەخشەیە نابێ وابێ خاڵی گرەی خۆی ئا ئەمەیە هەموو شتەکان نابێ وابن باشە باشە باشە تەواو باشە باشە تەواو چی ئەڵەی باوا بێت چی ئەڵەی باوا بێ کاکە خۆزگە نەخشەکە بە چاکە گەڕا تۆ ئامادەیت جوانە زۆر جوانە تۆش ڕقت لە دڵایە وەک سکاری باوکت بەرامبەر سیمبا بەڵێ ئەبێ تۆڵەی سکار بسێنم و بگەڕێنەوە بۆ زەوی سەربەستی پێویستە بیکوژم ئەوە شەقی وێگە خێرا کە با ماگرێ بەری هەزان جیارە هاتۆ بۆ ڕۆ ئاخ ئای نام بینی ئەوەدانە باڵام دارەیە سێری کلکم کە بەخوای هیچ تێنەگەشتم هێ ئەوە تا باوکێک بڕوا بکە ئاگای لە مەحمووی بێ زەواڵ نییە. من خۆم بە تەنیا ئەڕۆم کەستان نێن لەگەڵم. هێی کیارە بۆ کوێ ئەچیت وەرە بگەڕێرە کیارە کیارە هۆ ئەم جارە شەم ڕای کردەوە لە دەستمان ئەمە وا نابێ کاکە بێ زەنگێ بکەین بە ملیا بۆی لێمە ون نەبێ ئێستا فرسەتە بۆ تۆڵەسەندنەوەت دەی بڕۆ ئاه نازان بۆ نەهاتەوە کەپەت مەخۆ گەورم ئیشەڵایکی بەسەر ناتوە هاکە گەڕایەوە ها ئەو دوکەڵە چی بوو؟ کیارە خێراوەرن بابی دۆزینەوە ڕاکەر خێرا چی؟ زەوی سەربەستی؟ نەخێر باش تۆ منت بوێناوە بۆیە خۆت بە چێ زانی؟ ها؟ من خۆم بە چێ زانم؟ من لە مردن ڕزگارم کردی. کێ بکە؟ من خۆم توانی خۆم ڕزگار کەم. ئاوا ئەمە هەموو وەفاکەت بوو؟ پێویستیشم بە تۆ نییە. ئەتەوێ چی بکەی؟ کۆڤۆ؟ کیارا کیارا تۆ باشی؟ باوکە بۆچی پەیمانەکەت نەبردە سەر ئەوەندەی نەمابوو تیا بچیت و لە دەستم بچیت پێم نەوتی ئاگال لە خۆ بێت بەڵانم باش بووم تەنانەت پێش کۆفۆش کۆڤۆ سیمبا ئەو کچەکەمانی ڕزگار کرد هی تۆ کێی چۆن توانی شازادە ڕزگارکەی تۆ ڕزگارت کرد بۆچی بۆ ئەوەی داوا بکەم بگەڕێینەوە زەویەکانمان. نەخێر تۆ دەرکراوی بۆت نیە بگەڕێیتەوە. من نەفرەت لێکراو و دەرکراوم بە تاوانێک کە من نەم کردووە هیچم نەکردووە من ئامادەم مەحکەمەم چیە بم کەوسیم بە. زۆر سواس دەکەم تۆ من ڕزگار کرد ئاوا ئە چۆن خۆ بەڕاوچیەکی سەرکەوت و دانێ خانوی بەڕێز چی؟ هەرگیز بە تەنها نەیتە دەرەوە، باشە؟ ئا، تۆم لێت فێر کرد. ها، ئەزانی؟ بەلێ. کیارا! هەر ئێستە باوکم. هۆ هۆ. باشە. بەیانی ئازادەکەی خۆتم نیشان بە. هه هه هه هه. من هەر لە ئێستەوە ئامادەم. بۆ بەیانی باش ئامادە ئێستا بڕۆین دە خێراکە یاڵا دەی با بڕۆین زۆر نا تۆزێ زانی چی دەنگت بەرزکەرەوە پاشان چڕنوەکان لە زەی ئابم شێوە توند بکە و هەناسەت لە خۆت بگرە و ها ئەوە چیە؟ بێدەنگ بە بەم شێوە چینە پێشەوەەوەی پەلاماری بین سەری وای نەکەی نەکەی بە قوربانە بە ڕۆحم دەرچەوە چیەکە پەلاماری کیەیە زانی چی من باوکی تۆم نەدی بوو هزار ڕەحمە لە گۆری بەخوا پیاوی چاک بوو ئەوە چیەکەی چی تێکیان دۆتە ئێرە کیارا گیان سپاس بۆ خوا ئەم جارش تۆم بینیەوە قەت بڕوام ناکرد بەو بینمەوە قەنعاتکە ئەو ناوە پڕە لە مێرووی چاک وەرن بە هەمووی بخۆین ئاسەری کەچی لێ ئەوانە هەمووی مێرووە خۆن ئێستا چم بۆتان دەرەکەم خەمێ نەبێ کچ بە براندای سیمۆن ئەوە چاوەڕێی چیەکەی هەڵی فرە نزەری بابا گیانەوە نیە خەریکم دەرێکم ئەزانی چی ئەمانە بە من و تۆ دەرناکرێن یەک شتەیە مەگەر ئەوە بیکە ئا، با پێیان بڵێم خوا بە یارمەتی خۆت ئا، ئەتوانی ها؟ خۆزێ بنەڕێنی بۆ من ها دەبا بڕۆندەی منەڕێ بکەی تر لەم ناوە نامێنن ها سەیری من کە یاڵە با بڕۆین باشە شارە ئەمە چیە مێکێ ئەمە مەشقا مەشقی چی ئەو بەس بە تەنها یاری بەڕاستی مفاجەیەکی خۆش بوو زیمان دەخێراکەم یاڵە با بڕۆین سێری سەرەوەکە سێری ئەستێرانە چەند جوانە درەوشێتەوە سێری ئەستێرانە بکە ئای ئەوانە لە مناڵی منەچن سێریکە ئاسمانیان چۆن ڕازاندوەتەوە زۆر جوانن لە دوو شێرە چن کە خۆشەویستی لێ بینیانایە بەڵێ من زۆرم حەز کرد کە بووین بە ڕەفیق بەیەکەوە. من و باوکم بە درێژایی شەو سەیری ئەستێرەکان دەکەین باوکم ئەڵێ پاشاکان هەمیشە لەسەرەوەن تۆ بڵێ سکارێک لێبێت پێم ناخۆشە باوکم ئەو کارانی بەرامبەر بە مامم کردووە باوکم ئەڵێ هەمیشە دڵم زۆر ڕەشە لە ئاستی سکار کارەکانی باوکم لە دڵی منیشدا ڕەشە بەڵام چی بکەم باوکە ڕێم نیشان بدە داوای ئامۆژگاری لێ دەکەم کۆڤۆ یەکێک کە لە ئێمە سیمبا من ئەمەوێت ئەوەی سکار کردی کۆڤۆ جارێکی تر نەی با. سیمبا داوای ئامۆژگاری لە باوکێ مەکە لە ناو دڵ تا شتێک هەیە بەبەستە چییە؟ تێ بڵێ چی؟ پێش ئەوەی ئەنجامی بدەی بیری لێ بکەرەوە پاشان بڕیار بدە. ئەوە چیەکەی هیچ با بڕۆ کۆڤۆ من بۆیە حەزەکەم بە بەپاشا بۆ ئەوەی خۆشەویستی لە زەوی سەربەستیا بچێنم کۆڤۆ ڕاوەستە هێی بە تەنیا تۆ بۆ کوێ چیت نازانم نازانم بۆ کوێ بۆ ڕێگەی خۆت نازانیت ئەمە کێە بەڵێ هاوڕێ خێزانەکەمانە هی وەرە بە دوامە منەزانم ڕێگەکە لەکوێ وەرە بە پیشانت بم ڕێگای من لە کوێیە خێراوەرن من چاوەڕێتانم دەی بۆ دەمێکە چاوەڕێتانەکەم وەرە لەگەڵم با بڕۆن ئەوە کۆفو بۆ کوێ چێگە سیمبایە ئەبێ ئێستا بچم بە دایکم بڵێم بە دڵنیاییەوە کۆڤۆ سیمبا بوون بە یەکەوە نا کۆڤۆ قەت خیانەتمان لێ ناکات ئای خوای گیان چی بکەم چ بارودۆخێکە منی تێکەوتووم. کیارا، خۆشمەوێیت. زیرار داوام لێکا سیمبا بکوژم ناتوانم ناتوانم بیکوژم ئەمە خیانەتە باشتر وایە هەموو شتەکان بە کیارا بڵێم کیارا ئەمەوێ قسەت لەگەڵ کەم. کیارا، نامەوێ قسەی لەگەڵا بکەیت. لە پێشدا باوکت دڵی پڕ بوو لە ڕق و قین هەتا وای کرد ئەو کارە ئەنجام بدا. من هەرگیز چیرۆکی سکارم بە ڕاستی نەزانیوە، ئەو ڕێزی لە کەس ناگرت. بەهەرحاڵ، ئەوەی کە ڕووی دا. پێویست ناکا باسی بکەینەوە پێویستەکە جارێکی تر بیر لە داهاتوو بکەینەوە. ئەوە بە تەنیا چیەکەی لێرە؟ ئافەرم کۆڤۆ بە پێی نەخشەکە ڕۆشتی. خیانەتە لێکردم نەخێر من ئاگام لە هیچ نییە یەڵا بیکوشن نەخێر نەیەڵن دەچێ ئەملاو لای لێ بگرن. سیمبا ئافرم کۆڤۆ ئێستا کاتی تۆڵەسەندنەوەیە ئێستا من هەموو شتێکە هێرشە بم بۆ پێشەوە دایکە لەبەر خاتی تۆ ئێستا سێمبات بۆ لە ناوە بم دایکە سیرکە شۆن لە ناوێ بم وەرە پێشەوە ڕانەکەی نایۆگا بمرە دایکە زۆر هەوڵمدا بەڵام نەمتوانی نوکە ئەوە چیت کرد خیانەتت لە ویژدانت کرد من هیچم نەکردووە هیچم مەبەست نەبووە هەڵەشم نەکردووە من هیچم نەکردووە پێت هەڵم منیش ئەزانم هیچت نەکردووە بەڵام خیانەتت لە ویژدانت کرد کۆڤۆ بە دەستی خۆت براکەتت کوشت خیانەتت لە سکاری باوکت کرد؟ نەخێر! ئێستا کاتی هێرشە. زۆر چاکە. ئێستا سیمبا هیلاک و بریندارە. ئەبێ بە هەموو هێزمانەوە هێرش بەرین. سیمبا هەرە بێ بمریت. ئێستا کاتی هاتووە. ئەبێ ئەم جارە مەملەکەتەکەیان بگرین و لەناویان بەرین. ها ها ها ها ها. باوکە ئەوە جیلە بێن بۆ خۆم زانە چی لە یەکەم بەرە من لاسن لە بەردەمە بۆم بۆ کلکم بۆشرە ها لاچن دەی ئەو هاتم بۆی بەسەر بۆ تەریق مەکەی تۆوە بۆم بۆ بۆ گەڕێیتەوە بۆ ئێرە سیمبا من هەقم بەسەری چۆ نەماوە شوێنی تۆ لێرە نەماوە تازە بەرمەتی ئەم قسە لەگەڵ کەم باوکەت کات لەکەم گوێ لێ بگرە بێدەنگ بە تۆ یەکەم جار داوای دادگایت کرد ئێستا من جێبەجێ یەکەم دەی بڕۆ لەبەر چاون بە دای نەخێت. باوکە تکات لەکەم لە ئیسرەوە بۆت نییە بە هیچ لایەکە بڕۆی بە تەنیا نەخێر بەڵام من هەر من چیت پێ ئەڵێم ئەوەکەی نەخێر من خۆشم ئەوێ لەبەر خاتری من لەبەر ئەوەی تۆ کچی منی ئەبێ بە گوێم بکەیت و لە فەرمانم دەرنەچی. ئەبێ تەنها لە زەوی سەربەستی دابی. بەڵام تۆ باش نایناسی. چونکە من ئەزانم ئەو لەسەر ڕێگەی سکار ئەژی و منیش لەسەر ڕێگەی باوکم. ئەو هیچ کاتێ نابێتەوە بە باوکی. سیریکە جارێک تر یەک ماگرتەوە ها دێم جارە با ڕاکەین ڕاکەین تا شوێنێکی دوور بۆی بە خۆشەویستی پێکەوە بژین دوور لەمو کێشەیە کۆڤۆ من پێویستە بگەڕێمەوە ئەو تۆڵێ چی ئەگەڕیتەوە جێگەی سروشتی ئێمە زەوی سربەستیە بە ڕاکردنی ئێمە شەڕەکە هەرگیز کۆتایی نایە خوا ماقولە ئەمە ئەم جارش ڕای کردەوە وام زانی تو ئاگا لێ بێ گێژە من بەڵێ تۆ ئەڵێم قابی لە خۆم بڵێم هەروەڵا بزانە چی تولیەکەم یەسا ئەبێ اعتراف کەیت دا اعتراف کەی ناو خرکێنم چیەکە لێرە پرسیارێکی بەجێیە ئابا پرسیارێکی لێ بکەی. بەڵێ تەنیا پرسیارێک. بەڵێ تەنها پرسیارێ ئەگەر یەکێ هەبێ. کاکە ئەوە نە بەسە تەواو. نا نا بەس نییە با تێیگەیەنم ئەزانی چی پێویستە تۆ بیزانی شتێک هەیە کچەکە و نییە کچە ون بووە. چی کیارە ون بووە؟ ئێ گەورەم گەورەم زیرا و کوڕەکانی بەنیازی هێرشکردنن پێویستە فریاکەون چونکە هاتوون بۆ شەر شەر. نا نابێ هەموو هێزتان کۆ بکەنەوە و دەی یەڵا. سیمبا، ئەو ڕۆژە هات کە خەوم پێوە ئەبینی هەموو کات. ها چییە لەسەر شانۆ دەورەبینی؟ ئەمە دوا فرسەتە بۆ تۆ، بڕۆرەوە بۆ ماڵ بۆ ماڵ. ماڵەکەم؟ هێرش ببەن چاویان دەرکەنن سڕنوژیان لێ بکەن دایان بشکنن ئەوەی لەسەرتانە بیکەن بە زیادەوە پیشانیان دەن کە ئێمە چین و چین سیمۆن بەخۆمە زۆر دەزم با بڕۆین. بە باشە بابە باشە ڕۆحی منی شێ بردووە ئارە ترسی ئەرە ترسی زلی بێ ونر سەیریکە بەخوا زۆر تاریکە با بڕۆین سیمۆن گیان دەی با دەرسی نێرە بەقەو شاخەکە بێ ئەرە ترسی ئەرێ وەڵام ورە بابە تۆ سەیری خۆم کە هەچەند بەغیرەتم وەتم بۆ لە ئەوە کچە نازدارە جوانەکەت لە کوێ لالە هەهای کەس نێتە پێشەوە تا بڕم پێ هەر کەس بجوولێتەوە یەک فیشەکی پێوە نێم تێگەن ئەلیان شێریش پاشای دارستانە لە تاپڕە ترسێ باوکە، پێویستە واز بهێنن. کۆڤۆ، تۆ ئەوە نەبووی کە من تۆم ناسی. لات چۆن لەسەر ڕێگەما، هەی نامەرد، وام ئەزانی جێگەی باوکت ئەگریتەوە. ناتوانی ئازار بە کیارا و سیمبا بگەێنی هەتا من لێرە وەستابم. کیارا، خۆتی تێڵ مەقورتێنە. پاشایەکی گەورە، جارێکیان پێی وتم هەموومان یەکین، ئەو کاتە لێی تێناگەشتم، بەڵام ئێستا تێگەشتم، ئەزانم کە مەبەستی چییە. بەڵام ئەوان. دەی چاوەڕێ چین ئێستا کاتی هێرشە نەخێر دایکە کیارا ڕاستە و لەسەر حەقە شەر تەواو بوو